سەتی پێش زەینی هەتا چل و چواری پێش زەینی. یۆلیۆس قەیسەر کە سەرکردەیەکی لێهاتوو و سیاسیەکی ڕۆمانی بەناوبانگ بووە. ئەو سەردەمەی کە ئەوی تیادا لەدایک بوو ساڵی سەتی پێش زەینی، ڕۆمان لەو پەڕی ئاژاوە و شێواوی و نالەباریدا بوو. ئیمپراتۆریەتی ڕۆمانی بەربڵاو لە سەدەی دووەمی پێش زەینیدا دامەزرا، پاش ئەوەی کە لە جەنگەکانی پونیەدا بەسەر قەرتاجدا زاڵ بوون. ئەو داگیرکردن و سەرکەوتنە بووە مایەی دەوڵەمەندی و سامانیەکی زۆر بۆ ڕۆمان. لە هەمان کاتیشدا بووە مایەی تێکچوونی شیرازەی ئابووری و کۆمەڵایەتی. زۆربەی جوتیاران و کشتیاران زەویەکانیان هەڵکەنران و بێ دەرەتان گوزەرانیان دەکرد. ئەنجومەنی پیرانی ڕۆمان کە هەر لە بنەڕەتدا پێک هاتبوو لە پیرانی شارۆکەیەک توانای ئەوەی نەبوو ئەو ئیمپراتۆریەتە بەربڵاوە ببا بەڕێوە، بەدسیاسیی سەرانسەر دەریای ناوەڕاستی گرتبووەوە، ئەمەیش دەگەڕایەوە بۆ بەدڕەفتاری و شێواویی دەسەڵات. یۆلیۆس قەیسەر تاکە پێشڕەوێکی سیاسی بوو کە دەنگی بێزاری بەرز کردەوە لە دەوڵەت. دەیگوت دەوڵەتی دیموکراسی لەوەدا نەماوە کە ئیتر بتوانێت شیرازەی خۆی بگرێتەوە چونکە تازە کارت لە کار ترازاوە. یۆلیۆس قەیسەڕی سالار دەچێتەوە سەر بنەماڵەیەکی ئەرستۆکڕاتیی پارێزراو لە ڕۆما. لە هەڕەتی لاوێتیدا خۆی هەڵقورتانە ژیانی سیاسەت و سەربازییەوە. لە تەمەنی چل ساڵیدا کرا بە فەرمانڕانی سێ هەرێم و سەرکردەی لەشکرێکی بیست هەزار جەنگاوەر. لە ساڵانی پەنجا و هەشت هەتا پەنجا و یەک ی پێش زایینی، قەیسەڕ ئەم هێزەی خستە کار بۆ هێرشبردن و چوونە نێو وڵاتی گالاوە. ئەو ناوچە فراوانەی کە ئێستا فەرەنسا و بەلجیکا و بەشێک لە سویسرا و ئەڵمانیا و هۆڵەندەی پێ دەوترێ. هەرچەندە ژمارەی سوپاکەی کەمتر بوو لە سوپای دوژمن، بەڵام بە ئازایەتی و لێزانینی سەربازی توانی زاڵ بێ بەسەر خێڵەکانی گاڵدا و زەویەکانی چۆمی ڕاین بخاتە سەر ئیمپراتۆریەتی ڕۆمان. دوو شاڵاوی بردە سەر بەڕیتانیا توانی داگیری بکات بەڵام ئەوەندەی تیادا نەمایەوە. ئەم سەرکەوتنانەی ترس و سامی خستە نێو ناحەزە سیاسییەکانیەوە لە ئەنجومەنی پیراندا. لەبەر ئەوە فەرمانیان پێ کرد بگەڕێتەوە بۆ ڕۆما. قەیسەڕیش کە بیستی وا ناحەزە سیاسییەکانی خەریکی لەناوبردنین، خۆی گورج کردەوە و سوپاکەی بە ڕووباری ڕۆبی کۆندا پەڕانەوە و بەرەو ڕۆما کشا. لە پاش جەنگێکی چوار ساڵە توانی سوپاکانی سەر بە ئەنجومەنی پیران ڕاشکێنێت و سەرانسەری ڕۆما بگرێ، دوای ئەو سەرکەوتنەی ئیتر کرا بە دیکتاتۆر تا دوا ژیانی. لە شوباتی چل و چواری پێش زایینیدا تاجی شاشانی پێدرا بەڵام نەیویست، چونکە لەو بڕوایەدا بوو کە ئیمپڕاتۆریەتی بەربڵاوی ڕۆمان پێویستی بە دەسەڵاتێکی سەڕشتە و سەپێنراوی بەکار هەیە، ئەم دەسەڵاتەیش هەر لە خۆیدا بەدی دەکرا، بەڵام ناحەزە سیاسییەکانی لێی دڵنیا نەبوون، هەر لە پیلانگێڕاندا بوون تا دەرفەتیان هێنا لە ناوەڕاستی ئازاری چل و چواری پێش زایینی لە کۆبوونەوەیەکی ئەنجوومەنی پیراندا بە دەستی چەند پیلانگێڕێک کوژرا. یۆلیۆس قەیسەر لەو سەرکردە سیاسی و مەردە مەزنانەیە کە زۆر خۆشەویست بووە لای گەلانیان. چەند بەهرەیەکی تیادا کۆ ببۆوە، وەک، سیاسییەکی زۆر لێزان، سەرکردەیەکی ئازا و نەبەرد، سەرەڕای ئەوەیش کە قسەزانێکی یەجگار بلیمەت بووە. پەڕاوەکەی کە باسی چۆنێتی داگیرکردنی وڵاتی گال دەکات بە پەڕاوێکی وێژەیی و کلاسیکی لاتینی بەناوبانگ دادەنرێ،